ئازیزانم خۆشەویستانم ئەمڕۆ بەسەرهاتێکتان بۆ دەگێڕمەوە کە جارانێکی زۆر خوێندومەتەوە و زۆر لام شیرین و خۆش بووە لام وایە ئێوەش حەزی لێ دەکەن و دەیگێڕنەوە چیرۆکەکەمان لەناو ئەم شاخانە دەست پێ دەکات لە نێو گوندێکی خۆش و هێمندا کە دانیشتوانەکەی خەڵکانێکی باش و ئارامگرن. ئەوەش داپیرێتی کە هەردەم پێش ڕۆژ هەڵاتن هەڵدەستێت و کاری ڕۆژانەی خۆی ئەنجام دەدات. دەیانیت پاشدا پیرە تە ئەم باڵ تازە لە خۆڵ دەستێ زوو بڕۆ دەی ڕۆمیۆ وەرە خواردن بۆ باوکە ببە خواحەفیز داجیان خوایەکیان چەن هەست بۆ خۆشیەکەم کاتێ بەیانیان زوو هەڵەسن و ئاسمان دەبینم تیشکی ڕۆژ چیایەکانی داپۆشیوە ئەو پارە هی ئەو کارەیە باوکم کردویەتی بەڕاستی باوکم زۆر ماندوە. حەزم دەکرد زیاترت پێ بدەم بەڵام. قەت بیر لە شتی وا مەکەوە مامە جیان خواحافیز مامە جیان ئامادەی ئاهەنگەکەی ئەمڕۆ دەبیت؟ حەز دەکەم ئامادە بیت چونکە یاری خۆشی تیایە. بێگومان ئامادە دەبم. دەبی سەیری سەرکەوتنی داری ئازایی بکەم. ها شتێکی خۆشیش ئەبینێ. ئا. ها داوای لێبوردن لێ ئەکەم. ئەزانم بە تەما چی. سارا، ڕۆمیۆ هەوڵی بە سەرکەوتنی داری ئازایەتی دەدا. ئەوەیە نهێنیەکەی. بەتەمای بەشداری بکەی؟ بەڵێ. نا ڕۆمیۆ کارێکی زۆر ترسناکە نەکەی بەژداری بکەی. خەیرت نەبێ هەهە. ڕۆمیۆ ڕاوەستە بەجێم مەیەڵە تکایە ڕاوەستە ناگەمەوە توو ڕاوەستە. چی؟ بەسەر داری ئازادیا سەرەکەوێت؟ بەڵێ دایە. ڕۆمیۆ وتی بەژداری ئەکەمە سەرو شەقەوە. لە چی دایە ڕۆمیۆ ئەگەر سەر بکەوێت ئەوا پەردە ئارتێر وەردەگرێت وەکو ئەم کێکە خۆشە سیرکان پێڵەی من بۆ. گوێت لەم قسەیە بوو جێسیکا جێگای سەرنجە ڕۆمیۆ وەکو پیاوێ هەڵسوکەوت دەکا. ڕۆمیۆ مناڵێکی زیرەکە هەرچەندە بچوکە بەڵام وەکو گەوران بیردەکاتەوە. دایە مەترسە ڕۆمیۆ برام زۆر ئازایە ئەی بابەوە ئەرێ وەڵاهی. گوێ بگرن مناڵینە ئەوە پیاو بڕیاری لەسەر دەدا نەوەک ئێوە. کوڕی خۆم داپیرەتان ڕاست دەکات ئەو کارانە گەورە قسەی لەسەر دەکەن باش نیە ڕۆڵەکانم. دڵنیام بابە گیان ڕازی ئەبێت. چونکە بابە پیاوێکی بەهێزە حەز دەکات منداڵەکانیشی وەک خۆی بێت. جێسیکا. بەڵێ کچێ وەڵا خۆ ڕاست دەکا ئەو کات تەمەنی دە ساڵ بوو. بەڵێ ڕۆبەرتۆ پیاوێکی ئازا و بەهێزە، ڕۆمێ باوکی بە پێشەوا و پێشەنگی خۆی دادەنێ، دڵنیام کە ڕۆمێ وەکو باوکی سەرکەوتوو دەبێ، بۆیە من ڕێگای پێ دەدەم بەشداری بکات لەم پێشبڕکێیەدا. ڕۆمیۆ، هه، بڕیارم دا هانت بدەم. هه بڕوام پێ بکە ڕوت وای لێ کردوی وا ڕای خۆت بگۆڕی چونکە زۆرت حەز لێیە بەشداری ئەو پێشبڕکێیە بکەیت چاوم دەنوقێنم دوعات بۆ دەکەم جا بۆ چاوت دەجوقێنی من نامەوێ تۆ ببینم کاتە لەسەر داری ئازادی دەکەویە خوارێ. خنیبنت نەبێ هەوڵبدە چاک خۆت بگری. سارا گیان هیچ خەم مەخۆ من باش خۆم ئەگرم دەگەمە سەر دارەکە و پلەی یەکەم بەدەست دێنم بە پشتیوانی خوای گەورە کەواتە سەیرت دەکەم ئەوە زۆر باشە. تەماشاکە ئیسا وت باران لە ئاسمان نابینم پێ زماک دەبی باران نەباریە دەبی کەنجیم باران باری. نازانم بەڵام ئەگەر وا بڕوات ژیانمان ناخۆش دەبێت و وابزانم تووشی قات و قڕیش دەبین. ئەدی چ بکەین باشە؟ دەبێ ئاراممان هەبێ. ئاه تاکە هین دەوی وەها بی. ببورە دەزانم ئەتوو لە ناو گوندی لە هەموان زیاتر زەرەر مەند بووی پەتاتە و پیازەکەت چاندووت هەمووی لێ بێ ئاوی هیشک بوو زەرەرەکی گەورەت کرد مار و مندارەکی زۆر لە سەر شانە باشە چ دەکەی خوا گەورەیە تا ئێستا شیوام هەر ماوە. ئەگەر هەتا چەند ڕۆژی تکێ هەیە باران نەباری ئەوا ئەو هەموو بەرو بوومەی دیکە هەیە وەکو پەتاتە و پیاز و ئەوانە هەموو لەناو دەچی. باوکە ڕوخسەت هەیە بچم بۆ پێشبڕکێکە تخوا ها ئەی ئەی ئەی بابا ئاگر ئەی ئەی ئاگر ئاگر ئەی بابا ئەی بابا ئاگر ئاگر ئاگر تەشتا پێشتا ئەی ئەی ئەی هەی هەرە پاس وشکانی هەموو جێگرێکی گرتەوە ئەگە ئاگادار نەبی هەموو کێلگەکە دەسوتێ. ڕاستە باوکە؟ ڕۆمیۆ، بەڵێ. تۆ دەتەوێ بە سەرداری ئازایی سەرکەوی ها وانە؟ ئەمە کارێکی زۆر ئاسان نییە. کوڕم ئاگاداری خۆت بە. من دەزانم تۆ متمانەت بەخۆت هەیە بۆیە بێگومانم سەردەکەوی و پلێ یەکەم بەدەستێنی. زۆر سپاس باوکە گیان. بە کار وا دێ بەهێز دەبێ. ئەی هاوار خەلچینە ئەو پیاوە ڕەشەکەیە واهات. پیاوە ڕەشەکە؟ بەڵێ پیاوە ڕەشەکە یەک یەک منداری گوندەکان دەگری دەباتە شاری ئیشیان پێ دەکا. ئەی هاوار ئۆندە بێ زەمیرە. چەندل رەقە. ئەرێ وەڵا زۆر دل ڕەق و بێ ویژدانە نازانی خۆشەویستی و بەزەیی چیە ئەو مندارانە دەباتە شاری ئەوەندە ئیشیان پێ دەکا هەتا دەمرن. لێرە چاوەڕێم بکە کاپی تۆشەتەوێ بەسەر دارەکە سەرکەوی ئەزانم تۆ لەمن باشتری بەڵام من لە هەموو مناڵەکان باشترم پێش هەموویان ئەگەم بە لوتکەی دارەکە و بە یەکەم دەرەچم ئەو کاتە دڵی بابە جان خۆشەکەم. ڕۆبێرتۆ فەرموو. سلام علیکم کونە باشن. ئا دیسان لۆ قەردی هاتی؟ خۆ تو هێشتا قەردی پێشترت نەدایتەوە. بەڵێ وایە بەڵام لەم زوانە ئیشاڵا هەوڵەدەم زوو بۆت بگەڕێنمەوە. خۆزگە وەبی ڕۆبێرتۆ ئەو جارەی قەردی نوێت نادەمێ هەتا قەردی کەونم لۆ نەینیەوە ها. خێرە داو جارە یارمەتی بدە درڕەق مەبە. ئێ برام ئەو سار نەهات بوو بەروبومەکان لەناو چوون بەتایبەتی ڕۆبەرتۆی خۆم. من تاقەتی ئەو قسانەم نیە و مشکلەی خۆتانە دەبی چاک بزانن هەمووتان قەرداری منن هاتا قەردم نەدەنەوە قەردی دیکەتان نادەمێ و با بە خۆسکەم دانەنەیە ئەوها ڕۆبێرتۆ ئەوجا چ دەکەی؟ خەمت نەبێ کاری خۆم بەڕێوە دەبەم هەفتەی داهاتوو قەرزەکەت بۆ دەگەڕێنمەوە. باش. خواحافیزتان بی. سەرچاوم. ئەو پیاوە دەناسم. بەڵێ. پیاوە ڕەشەکە وای پێ دەڵێن. ئەو کورە زۆر کەتیتە بەر درم. بەکرێ دەم دەیە بیبەمە شاری ها؟ ئەگەر بمدەێ بیبەمە شار ئیشی پێ دەکەم و کرێکەشت پێشە چی دەدەمێ چ دەرێ ها؟ بێدەنگ بە هەی زۆردار. تخوا ئەو قسەیە دەیکەی؟ ڕۆبێرتۆ لەسەر خۆ بە. ڕەشە پیاو باش بزانە ڕۆبێرتۆ پیاوە چۆنە بێدەسەرات نیە کوڕەکەی خۆی بفرۆشی لە بۆ پارەی. پیاوە پیاو ڕۆبێرتۆ. ڕۆبێرتۆ بە گەنمەشامی قەرزەکەی خۆی دەداتەوە، ئەرێ بەخوای. ئەمن دەزانم بە گەنمەشامی قەردەکانی پڕ دەکاتەوە، بەلام چارەی ئەوەش دەکەم. باوکە! تێزێکی تر پێش بڕکێکە دەست پێ دەکا. کوڕم تۆ تەنها بیر لە سەرکەوتن بکەوە. باوکە من وەکو تو بەهێزم ئیشاڵا پلەی یەکەم بەدەست دێنم. م ئافەرین کوڕی خۆم. باوکە باوکە ئەوە هاتین هیهیهی ڕۆمیۆ تۆ چۆنی. ڕۆمیۆ ئەی تۆ نەت وت لە پێش بڕکێکەیا سەردەکەون. ها ئەی وانەبوو. دەگەمە سەر دارەکە و پلەی یەکەم لەدەستدێنم. وەک پیاو قسە دەکەی. لەگەڵ ئەوە تۆ هێشتا مناڵێکی بچووک و لاوازی. نەخێر لاواز نیمە. بە چاوی خۆشت ئەیبینی داپیرە گیان. ئم. حەزدەکەم ئەو مناڵانەم دەستکەوێت چونکە باوەڕیان بەخۆیانە. ئم. زۆر باش بزانە ڕەشە پیاو. ڕۆبێرتۆ پیاوە چی ئەو هالە نیە مندارەکەی خۆی لۆ پارەی فرۆشی ڕۆبێرتۆ پیاوە پیاو. دای زوبە باش بستێ. زۆر باشە خەلکینە ئێستاش با خەم و خەفەتی وشکە سالی لە بیر بکەین و یەللا کاتی گۆرانی و هەلپەرکێ و شایی و خۆشیە. باشە منیش لە لایەن خۆمە گورانیەکی خۆشتان بۆ دەڵێم. وەڵا هەموو خەڵکی ڕادەکەن. ئاخر ئەوە زۆر گرانە. نەخێر من قەت واز نایەنم. ئامۆژگاریت دەکەم کە واز لە ڕۆمیۆ بینی هانیمون بدەی. نەخێر ڕۆمیۆ بەسەر هەمووتاندا سەر دەکەوێ و من متمانەم پێی هەیە و هەر هانی ئەویش ئەدام. بەڕاستی؟ بێگومان. بەسە وەڵا بێ ئومێدت کرد ئەرێ وەلا بە هەموو عقلی خۆ دەتەوێت خارت بدە لە ناو قۆرتەکە دای بنێن دەی زووکەن بەرزی کەنەوە ئای چەند دڵخۆشن بەو نمایشە فلکلۆرانی خۆمان. ڕاستە مم. پێ دەچی ڕۆمیۆ زۆر دڵی خۆش بێت. مم. بەڕاستی ڕۆبێرتۆ ڕۆمیۆی زۆر خۆشەوێ. ئێستا دە ساڵ بەسەر ئەو ڕۆژەدا تێپەڕیوە. خاتوو جیسیکا، ئێستا ڕۆمیۆ گەورە بووە. بەڵێ. پێویستە ڕاستییەکان لەسەر باوکی بزانێ. خۆت دڵتەنگ مەکە. وادەزانم ئێستا دەتوانێ لە شتەکان حاڵی بێ. یەڵا ئێستاش کاتی پێسبرچێی داری ئازاییە یەڵا. ئێستاش یاریزانانتان پێ دەناسێنین، یاریزانی یەکەم، ماکۆ مینیۆس ریمبۆ و ڕۆمیۆ، هەروەکو بە خۆتان دەزانن یاسای یاریەکە ئەوەیە کە هەر مەناڵێک دەستی گەیشتە لوتکەی دارەکە ئەو کەسە براوەیە. ڕۆمیۆ بێوەها ڕۆمیۆ بەڵام ئەو کوڕە زۆر گچکەیە. بەڵام ڕۆمیۆ بەهێزە و سەرکەوتن بەدەست دەهێنێت. قسەت ما ئەی کوتوکۆر. نانانانانا ببورە خانم. ئەو کوڕە نەوەی منە و من زۆر پێی سەبەرز دەبم. ئێستاش کاتی یارییە. ئەم کێڵگەیە دوا ئومێد و هیوای خێزانی ڕۆبێرتۆ بوو، بەڵام ئەو پیاوەی کە ناسراو بوو بە پیاوە ڕەشەکە، لەبەر خراپی خۆی، چووبایە هەر شوێنێک شوو و نەهامەتی لەگەڵ خۆی ئەهێنا. هەر بۆیە ئاگری بەردایە کێڵگەی ماڵی ڕۆبێرتۆ و سووتاندی. ئایا ڕۆژانی داهاتوو چی بۆ خێزانی ڕۆبێرتۆ هەڵگرتووە و ئەبێ هەڵوێستی ڕۆمێر چی بێ؟